دەفەرمێ خوای گەورە فەرمانی پێکردووین کە مخالەفەی یەهودی بکەین یەهود بکەین و یەهودیەکان ڕیشیان هەیە ئایا نابێت ئێمە مخالەفەیان بکەین و ڕیشمان بتاشین یەهودیەکان شەڕواڵیان لە پێیە و کراسیان لەبەرە و دەکرێت تۆ بچی وەڵا شەڕواڵەکەت فڕێ دەیت و بەڕووتی بگەڕیت چی وەڵا یەهودی شەڕواڵ لە پێ دەکەن یعنی جل لەبەر دەکەن ئەوە ئەوە غەڵەت حاڵی بوونە براکەی من یعنی لە ئەسڵدا مخالفەی ئەسڵی ئەوان ئەوەیە کە تۆ ڕیشت هەبێ خالیف المشرکی نەیاخود پیاو ڕیشی هەبێ ئەی کە هاتو ئەو وەکو تۆی کرد دەڵێ وڵا لە داخی تۆ من واز دێنم ئەی ئەوە غەڵەتە براگیان نابێت لە داخی ئەو تۆپچی واز لە حەقەکەی خۆت بێنی وەڵام مادەم تۆ هاتیە سەر دینەکەی منە جا من لە دینەکەی خۆم واز دێنم غەڵەتە برا گیان تۆ ئەوەی کە پێت وتراوە مخالفەیان کە بەوەی کە ڕیشت هەبێت تەواو ئەوجا ئەو دێتە سەر شێوازی تۆ ئەوە تۆ بەوە تاوانبار نابی واز لە حەقەکەی خۆت نایەنی بێگومان ئایا زەکات بە ئالبیت دەشێت نەخێر زەکاتیان پێ ناشێت فرما مستاگیان تکایە وەڵام زۆر زۆر زەڕورم ئایا چ شتێک لەگەڵ ئا لەگەڵ دەزگیرانمدا حەڵاڵە و چ شتێک حەرامە. ئەمڕۆ بوو یا شەو بوو تەلەفۆنێکم بۆ کرا مامۆستا من دەزگیرانم هەیە و دروستە تەلەفۆنی لەگەڵ بکەم تم یان چی دەزگیران تێکاک مارەت کردووە نەوەڵە مارەشی نەکردو داوات کردووە نەوەڵە تێگەیشتی ئەو بە دەزگیرانی خۆی داناوە تێگەیشتی جاگەرەوە هەمان دەزگیران بێ براکەم ئەوا وریابە خۆت تووشی تاوان و گوناه نەکەی و بۆ تۆ حەڵال نییە کە مەبەستە بڕۆ داخوازی بکە دایان پێت بهاوە نعممەت حەمدللە کە نەیاندا پێت وازی لێ بێنە و عیلاقە و تەلەفۆن و ئیتساڵات و بە کەڵک نایە و دروست نیە و جایز نییە ئەی کە هات فعلەن بوو بە حەڵی خۆت و مارەت کرد کە مارەت کرد دروستە تەلەفۆنی لەگەڵ بکەی دروستە قسەی لەگەڵ بکەی ئەوانە هەمووی دروستە براکەم ئەمما ئایا تا چ ڕاددەیەک یانی دروستە تۆ خەلوەی لەگەڵ بکەیت یانی بە تەنها لەگەڵی بمێنیتەوە یا بە تەنها سەفەری لەگەڵ بکەیت بۆ حەڵاڵی حەڵاڵە بەس زانایان دەفەرمونون باش نییە بۆچی باش نییە باش نییە چونکە چێ دەڵێ قەدەری خی گەورە لەو فترەی مارە بڕینەدا پێش گواستنەوە دڵتان لەسەر یەک سار نابێت واز لە یەکتر ناهێنن فعلەن شتی واش بووە تەلەفۆنم بۆ کراوە مامۆستا من وەڵا دەمەوێ ئەو کچە کە مارەم کردووە وافرەتە مارەم کردووە تەلاقی بدەم بەخوا بە هیچ شتێک ناگونجێ بەخوا نازانم خێزانم وا دەکا خێزانی یەکەمم یان هەر ئەسڵەن خێزانی نییە و خۆی ئەدڵم باشە برا جا کەی کێشەیە کە ناگونجێن تەلاقی دە بەس مامۆستا من چوومە لای چۆن شتی وات کرد مامۆستا شتەی تر وڵات چیشی هەیە جا وەرە تەڵاقیشی دەی ظاهریش کچە نەگوازراوەتەوە ئێ تۆ چویتە لای تو ئێستا حەملی هەیە و بژڵی تەلاقی دەدەم ئێ ئەو کچە ئابڕووی دەچێت لە ناو خەڵکدا ئابڕووی دەچێت کچە نەگوازرایەوە چۆن حەملی هەیە چۆن حەملی هەیە و کچە نەگوازرایەوە بۆیە براکانم یعنی باشتر وایە ئینسان کە ژنی مارە کرد کچی مارە کرد زوو بیگوازێتەوە یا کە نەشتوانێت جێ بیگوازێتەوە خەلوەی لەگەڵ نەکات بە تەنها لەگەڵی نەمێنێتەوە نەک لەبەرەوەی کە حەرامە لەبەرەوەی سەر نەکێشێ بۆ شتێک دوایی پەشیمانی لە دوا بکەن هەردووکتان ئێستا وەرە چۆن چارەسەری دەکەی ئەو قەزیەیە ئەو کچە چی بکە لەمەوە دووە کەس و کاری کچە چی بکەن وەڵا کچتا خۆ نەگوازرا بۆی خێرە حەملی هەیە ئێ ناخۆشە براکانم بۆ ئینسان ئەو ئەگەر خەلوەشی لەگەڵ بکەی ئەوە کە تەلاقی بدەی دەبێ هەموو مارەیەکەی بدەیە بەڵام کە خەلوەت لەگەڵ نەکردبێ پێش گواستنەوە تەڵاقی بدەیت تەنها نیوەی مارەی دەدەیت ئەگەر ئافرەتێک حملی هەبێت ئایا ڕۆژ گوتنی لەسرە بەڵێ لەسەرەتی بەڵام کە مەشقەتی هەبوو نەیتوانی ئەو بۆی هەیە بە ڕۆژوو نەبێ و تەنها فریەکەی دەدا انشاءله چۆن دەستمان بگرین لە نوێژدا دەستی ڕاستت لەسەر دەستی چەپتدا دەنێ یا ئەوە یا ئێرە دەگری یا بەم شێوازە براکە بەم شێوازە لەو ئاستەدا ئەگەر کەسێک لە مزگەوتێک بوو تووشی جەنابەت بێت و مزگەوتەکەش ئاوی تیا نەبێت دروستە نوێژەکەی تاوەکو ئاو پەیدا دەبێت ئەگەر بچێتەوە ماڵەوە ئەتیکافەکەی شکاوە ناکاکە دەبچیتەوە نوێژەکە بکە نوێژەکەی تۆ لە ئەتکافەکە گەورەترە چیتەوە خۆت بشۆیت و بیتەوە کە ئاو نەبوو لە مزگەوت وەئینشاءڵە بۆش ئەتکاف ناشتێت کە بەس بۆ ئەو بچیت و بیتەوە بەڵێ وجحدوا بها واستيقنتها أنفسهم ئێدە فەرمێت چی دژایەتیەک لە بینی ئەم دوو ئاەتە دا هەیە وجحدوا بها واستيقنتها لە کەلیمە یەقین و ظن ظن بە مانای یەقین هاتو برام لە قورآاندا کەواتە هیچ تعارض نییە لە بینیان ئامۆژگاری بۆ گەنجانەی تازە خوا هیدایەتی داون زیاتر پابندی دینن لە خۆیانەوە فتوا دەرنەکەن ڕاستت فەرمووت من دەستم نەخۆشی پێستی هەیە چەند جارێکیش چوومەتە لای دکتۆر بەڵام هەر چاک نەبووە بەڵام دکتۆرەکان دەیانوت دەبێت تەڕی نەکەیت تەڕی بکەم یان نا هەردوو دەستم کە فعلەن لەبەری بە ئەزیەت بیبراکەی من و تەڕکردنیش زەرەرت لێ بدا ئەو کاتە بۆ تەیە تەنها تەیە ممکن انشاءله